جلی خۆت و منداڵەکەت بگۆڕە، ئەو جلەی لە بەرتدایە لەوانەیە ڕەوشتی ڕاستەقینەی تۆ پیشان نەدات، بەڵام پاک و خاوێنی و ڕێکوپێکیەکەی بە دڵنیاییەوە شایستەی تۆ پیشان ئەدات، تۆ جلەکانت بەو چەشنەی بیر ئەکەیتەوە شایستەی تۆن هەڵیان بژێری و لەبەریان ئەکەی، کاتێ تۆ هەست بە شایستەیی خۆت ئەکەی بیر لە پاک و خاوێنی و ئوتوکراوی جلەکانت ئەکەیتەوە و وا بیر دەکەیتەوە کە ئەگەر جلەکان بەو چەشنە نەبن شیاوی کەسایەتی تۆ نین، کاتێک کە لە خەیاڵتدا هەست بە شایستەیی ناکەیت ئامادەی هەر چەشنە جلێک لەبەر بکەیت پیس و چرچ و لۆچ، نەک هەر کەسایەتی و ڕەفتاری تۆ جۆری جل لەبەرکردن دیاری ئەکات بەڵکو گرنگتر لەوە چەشنی جل لەبەرکردنت کەسایەتی و ڕەوشتت پیشان ئەدات. کاتێ جلی پاک و خاوێن و ئوتوکراو لەبەر ئەکەی هەستێکی باشت ئەبێ و تەنانەت ڕەفتارتان تاڕادەیەک ئەگۆڕێ و ئامادە نیت زۆرێک لەو ڕەفتارە خراپانەی پێشتر بووتە دووپات بکەیتەوە، تەنانەت ئاستی چاوەڕوانی لە خۆتاندا زیاد ئەکات. هەر ئەو جلە پاک و ئتوکراوانە و هەر لە هەمان کاتدا سادانە لەبەر بکە. لە بیرتان بێ سادەیی هەمیشە ڕەوشت بەرزیتان پیشان ئەدات. زۆر کات زۆر کەسێک کە پەیوەندیمان لەگەڵیان هەیە ئەو هەلە تەواوەیان نییە تا بە ووردی ڕەوشت و کەسایەتی ئێمە شرۆڤە بکەن، تەنیا لە ڕووی ڕوالەت و ئەو ڕەفتارەی کە لە ماوەی چ کوردا ئەیبینن لێمان لە سەر کەسایەتیمان حوکم ئەکەن. جلی باش و جوان بکە بەری منداڵەکانیشت و بە تایبەت هەر لە منداڵیەوە فێری پاک و خاوێنی و ڕێک و پێچیان بکە. مناڵ کەسایەتی خۆی لەو کەسایەتیە وەر ئەگرێ کە تۆ پێی ئەبەخشیت و ئەمە بنەمای باوەڕبەخۆبوون یان نەبوونیەتی مناڵەکانتان لە چاوی خەڵکەوە ببینن و بیان ڕازێننەوە، هەرگیز مۆڵەت مەدەن بە خۆتان و منداڵەکانتان کە تەنانەت لە ماڵەوەش ڕواڵەتی ناڕێکی و پێکیان هەبێت. ئەم بەشەش بە کۆتا هات.